فَلَیَعْلَمَنَّ اللَّهُ الَّذِینَ صَدَقُوا وَلَیَعْلَمَنَّ الْکَاذِبِینَ سوێن بەخوا بێگومان کەسانی پێش ئەوانمان تاقی کردەوە ئەمانیش تاقی دەکەینەوە ئینجا بێگومان خوا ئەو کەسانی ڕاستیان کرد دیاری دەکات درۆزنەکانیش دیاری دەکات و دەناسرێن. ئەوەلیس اللە بئعلم بما فی صدور العالمین هەندێ لە خەڵکی دەڵێن باوەڕمان بە خوا هێناوە ئینجا کاتێ سزا بدرێ لە پێناوی خوادا لە لایەن کافرانەوە ئازار و سزای خەڵکی وەکو ئازار و سزای خوا دادەنێ وە ئەگەر لە لایەن پەروەردگارتەوە سەرکەوتنێک بێت دڵنیابە ئەوانە دەڵێن بێگومان ئێمە لەگەڵ ئێوەدا بووین الیه ترجعون. بەڕاستی ئێوە لە جیاتی خوا بتانێک دەپەرستن و ئێوە درۆیەکی گەورە هەڵدەبەستن، بەڕاستی ئەوانەی کە ئێوە دەیانپەرستن بێجگە لە خوا ناتوانن ڕزق و ڕۆزی ئێوە بدەن، کەواتە داوای ڕۆزی لە خوا بکەن، وە ئەو بپەرستن و هەر سوپاسی ئەویش بکەن، ئەوە ئوممەتانی پێش ئێوەش باوەڕیان بە پێغەمبەرەکانیان نەهێنا، وە پێغەمبەر تەنها ڕاگەیاندنی ئاشکرا و ڕوونی لەسەرە. ئەوەلەم یەڕەو کەیف یوبدیء اللە الخلق ثم یعیدوه ان ذلک علی اللە یسیر. ئایا ئەوانە سەرنجیان نەداوە کە چۆن خوا دروستکراوان بەدی دەهێنێت لە پاش نەمان دەیهێنێتەوە، بێگومان بێگومان ئەوەی ئێوە هەڵتان بژاردووە لە جیاتی خوا، بتانێکن لەبەر خۆشەویستی نێوانتاندا لە ژیانی دونیادا، لە پاشان لە ڕۆژی دواییدا هەندێکتان بێزاری دەردەبڕن لە هەندێکی ترتان، دان نانێن بە یەکتریدا، وە نەفرین لە یەکتری دەکەن. کەچی وەڵامی گەلەکەی تەنها ئەوە بوو کە وتیان بە لوط سزای خوامان بۆ بێنە ئەگەر تۆ لە ڕاستگۆیانی. قال رب انصرنی علی القوم المفسدین. لوط وتی، ئەی پەروەردگارم یارمەتیم بدە و زاڵم بکە بەڕاستی ئێمە دەبارێنین بەسەر دانیشتوانی ئەم شارەدا سزایەک لە ئاسمانەوە لەبەر ئەوەی لە سنوور و فەرمانی خوا دەرچوون. ولقد ترکنا منها آیة بینة لقوم یعقلون. سوێند بەخوا بێگومان لەو شارە وێرانکراوەدا نیشانە و پەندێکی دیارمان بەجێهێشت هەروەها قارون و فیرعەون و هامانیشمان لەناو برد، سوێند بەخوا بەڕاستی موسا هات بۆ ناویان بە چەند موعجیزەیەکەوە، بەڵام ئەوان خۆیان بە گەورە زانی لە زەویدا، نەشیان توانی لە دەستمان دەرچن. فکلا اخذنا بذنبه، پیا هەڵشاخانێک و دەنگێکی گەورە لە ناوی بردن و هەندێکیشیانمان بە ناخی زەویدا بردە خوارەوە و هەندێکی ترمان لەوان لە دەریادا نوقم کرد، خوا ستەمی لێ نەکردن، بەڵام خۆیان ستەمیان لە خۆیان کرد. مثل الذین اتخذوا من دون الله اولیاء کمثل العنکبوت، وما یجحد بآیاتنا الا الکافرون. هەروەک پێغەمبەرانی پێشوو قورئانمان بۆ تۆ ناردە خوارەوە، جا ئەو کەسانەی کە کتێبمان پێداون هەندێکیان باوەڕ بەو قورئانە دێنێ، وە لەمانەش بتپەرستەکانی عەرەب کەسانێ بڕوای پێ دێنێ. خالیدین فیها نعم اجر العاملین وە کەسانێک کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە سوێند بەخوا لە کۆشکە بەرزەکانی بەهەشتدا نیشتەجێیان دەکەین کە ڕووبارەکان بەژێریاندا دێن و دەچن تەنها هاوار لە خوا دەکەن بە دڵسۆزی و گەردن کەچیەوە، کەچی کاتێ خوا ڕزگاریان دەکات و دەگەنە وشکانی کوت و پڕ ئەوان هاوبەش بۆ خوا دادەنێن. لیکفروا بما آتیناهم ولیتمتعوا فسوف یعلمون. با دان نەنێن بەوەی ئێمە پێمان دان ئەلەیس فی جەهەنەمە مەثوی للکافرین کێ لەو کەسە ستەمکارترە کە درۆ بە دەم خواوە هەڵدەبەستێ یا باوەڕ نەهێنێ بە ئایینی ڕاست کاتێ بۆی هات، ئایا جێگای مانەوە بۆ بێ بڕوایان لە دۆزەخدا نییە؟